تیۆری ڕێژەیی تایبەت، لاپەڕە چل و نۆ. ئانیشتەن تیۆریە ڕێژەیە تایبەتەکەی بۆ یەکەم جار بە ناوی ئەلکترۆداینامیکی تەنە جوڵاوەکانەوە بڵاو کردەوە، کە لە سەرەتادا ئەو تیۆریە و ئەو چەمکە نوێیانەی هێنابوونی دژایەتیەکی توند کران لە لایەن فیزیاویە کلاسیکی و پراکتیکیەکانەوە، ئەوەی کە زیاتر ئەو تژایەتیەی توندتر دەکردەوە ئەو نەگۆڕی و ڕەهایەتییەی خێرایی ڕووناکی بوو کە ئاینشتاین بانگەشەی بۆ دەکرد، کە لە دواتردا ئەو دژایەتییە نەما یان کەم بووەوە بەهۆی سەلماندنی بەشێکی زۆری تیۆرییەکەیەوە. تیۆری ڕێژەی تایبەت لەسەر دوو بنەمای گرنگ دامەزراوە کە وەک کۆڵەکەن بۆ فەلسەفە و یاساکانی، ئەو دوو بنەمایەش بریتین لە ڕێژەیی و نەگۆڕی خێرایی ڕووناکی. هەر لە سەردەمەکانی ئەرستۆ و دیۆکریتسەوە بڕوا وابوو کە پێوەرەکانی کات و شوێن ڕەهان و ناگۆڕێن، تا ئەو کاتەی گالیلۆ هات و دەریخست کە پێوەرە شوێنییەکان ڕێژەیین و نەگۆڕنین. بەڵام ڕەهایی کات هەر وا مایەوە و کەس نەیوێرا کە خۆی لەقەرە بدات، تا ئەو کاتەی ئاینشتاین هات و ئەو ڕەهایەتییەی کاتیشی نەهێشت. ئاینشتاین مانای ڕێژەیی وا ڕوون دەکاتەوە کە یاسا فیزیاوییەکان هەر هەمان ئەو یاسایانەن لە هەموو کۆمەڵە تەوەرەییە جووڵاوەکان بە خێرایەکی نەگۆڕ بە گوێرەی یەکتر، یان ئاینشتاین دەڵێت، بارە جووڵەی کۆمەڵەیەکی تەوەرەیی جووڵا و بە خێراییەکی نەگۆڕ بە گوێرەی کۆمەڵەیەکی دی کار ناکاتە سەر سروشتی ئەو یاسا فیزیاوییانەی کە بەکار دەهێنرێن. هەرچی دەربارەی نەگۆڕی و ڕەهایی و خێرایی ڕووناکییە، ئەوە ئاینشتاین دەری خست کە خێرای ڕووناکی لە بۆشایدا ناگۆڕێت بە گوێرەی هەموو چاودێرەکان کە بارە جووڵەیان هەر چۆنێک بێت بە گوێرەی سەرچاوە ڕووناکییەکە بەو پێیەش خێرایی ڕووناکی ڕەهایە و ناگۆڕێت و پەیوەندیی بە جووڵەی بینەر و چاودێرەوە نییە. خێرای ڕووناکیش دەکاتە دوو پۆینت نۆ و نۆ زەڕبی دەتوان هەشت مەتر بۆ چرکەیە. ئەو خێرایەش نەگۆڕە و بە هەموو ئاراستەکاندا هەر بە نەگۆڕی دەمێنێتەوە. بۆیە ناکرێت بۆ خێرای ڕووناکی بنووسرێت، U یەکسانە بە C زائید V یان U یەکسانە بە C ناقس V، کە U بەرئەنجامی خێراییە و V خێرایی بینەرە و C خێرایی ڕووناکییە. بە خۆ دوورخستنەوە لە هاوکێشەی ئاڵۆز و بیرکاری و ماتماتیکی بەرز، تیۆری رێژەیی تایبەتی پێنج یاسا لە خۆ دەگرێت کە هەوڵ دەدەین زۆر بە کورتی و بە ئاسانی تیشک بخەینە سەر هەر یەکەیان. یاسای یەکەم، چوونەوەیەکی درێژی، Length Contraction، لاپەڕە پەنجا و یەک. ئەوە زانراوە کە بۆ پێوانەکردنی درێژی هەر تەنێکی وەستاو هۆکانی پێوانەکردنی درێژی وەک راستە و مەتر بەکار دەهێنین. بەڵام ئەگەر تەنەکە جوڵاو بوو ئەوا ئەو جۆرە پێوانەکردنانە سوودێکی وای نابێت چونکە بەردەوام شوێن و پوتانی ئەو تەنە سات بە سات دەگۆڕێت بۆیە ئەگەر پێوانەکردنەکەش ئەنجامدرا ئەوا زۆر ورد نابێت و نزیکەیی دەبێت بە هەر ڕێگایەکیش ئەو پێوانەکردنە ئەنجام بدەین ئەوا ئەنجامەکان نزیکەیی دەبن و تا تەنەکە بچووکتر و خێرایەکەشی زیاتر بێت ئەوا پێوانەکردنەکە دوورتر دەبێت لە ڕاستییەوە و ڕێژەی هەڵە تیایدا زیاتر دەبێت ئەوەی لێرەدا گرنگە باسی بکەین ئەوەیە کە میکانیکی کلاسیکی هیچ گرنگییەکی بەوە نەداوە کە پێوانی درێژی تەنێک بکات بە بەستایی یان بە جووڵاوی، ئەو وا دادەنێت کە هیچ جیاوازییەک نابێت لە نێوان ئەو دوو پێوانەکردنە، بەڵام بەپێی تیۆری ڕێژەیی تایبەتی جیاوازی دەبێت لە نێوان ئەو دوو پێوانەکردنە و لەوەش خۆشتر ئەوەیە کە لە سنووری خێراییە گەورەکانی نزیک بە خێرای ڕووناکی درێژی ئەو تەنە کەم دەکات واتە دەچێتەوە یەک، کە ئەوەش یەکێکە لە ئەنتیکەکانی تیۆری ڕێژەی تایبەتی. دەتوانین درێژی تەنێک بزانین کاتێک ئەو تەنە بە خێراییەکی گەورە بجوڵێت، واتە ڤی. ئەگەر درێژی تەنەکە بە وەستاوی یەک بێت و خێرایی ڕووناکیش سی بێت، بەهۆی ئەم پەیوەندییەی لای خوارەوە دەیدۆزینەوە. یەک یەکسانە بە یەک ڕەگی دووجای یەک ناقس ڤی تواند و دابەر سی تواند و. ئەوەش یاسای چوونەوەیەکی درێژیەکانە بە پێی تیۆری ڕێژەی تایبەتی، بە مەرجێک خێرایی تەنەکە زۆر گەورە بێت و ئاراستەی جووڵەی تەنەکەش بە ئاراستەی خێراییەکەیەوە بێت. خۆ ئەگەر ڕاستەیەکی یەک مەتری واتە سەد سانتیمی، بە وەستاوی بێت و ئینجا بە خێرایی سفر پۆینت حەوتی خێرایی ڕووناکی ڕۆیشت بە ئاراستەی درێژیەکەی، ئەوا درێژی ئەو ڕاستەیە دەبێتە حەفتا و یەک پۆینت چوار سانتیم. بەڵام ئەگەر ئەو ڕاستە مەترییە بە خێرای ڕووناکی جووڵا، کە ئەوەش ئەستەمە، ئەوا درێژییەکەی دەبێتە سفر. بۆ زیاتر ڕوونکردنەوەی چوونەوەیەکی درێژی لە خێرایە زۆرەکاندا، ئەگەر کەشتییەکی فەزایی بە خێراییەکی ڕێژەیی واتە ڤی نزیک بە خێرای ڕووناکی دەڕۆیشت، درێژی کەشتییەکەش وەک چاودێرێکی سەر کەشتییەکە واتە ئۆ دگری دەیپێوێت، بریتییە لە ئێڵ. کە ئەوە درێژی ڕاستەقینەی کەشتیەکەیە، واتە ئەو درێژیەی کە چاودێرێکی جێگر پێوانەی دەکات، ئەمە لە کاتێکدا ئەو پێوانەکردنە دەگۆڕێت بە گوێرەی چاودێرێکی دی لەسەر زەویەوە، واتە ئۆ، کە ئەو درێژیە کەمتر دەردەکەوێت بە گوێرەی ئەوە و ئەو درێژیە نوێیە بەم یاسایە دەدرێت L یەکسانە بە L دگری ڕەگی دووجای یەک ناقس V توان دوو دابەش C توان دوو. کە ئەوەش بریتیە لە گۆڕینەکانی لۆرێنتز ئاینشتاین ئەگەر سی گەورەتر بێت لە ڤی، بڕی ژێر ڕەگەکە لە یەک کەمتر دەبێت بە موجەبی. بۆیە ئێڵ کە درێژییە نوێیەکەی لای ئەو چاودێرەی سەر زەوییەوەیە، واتە ئۆ، کەمتر دەبێت لە درێژی ڕاستی کەشتییەکە، کە ئەو کەسەی لەسەر کەشتییەکەوە پێوانی دەکات، واتە ئۆ دگری بریتییە لە ئێڵ دگری. شایانی باسە کە تیۆری ڕێژەیی تەنها چارەسەرە جەبری و هاوکێشەیەکان بە شێوەی تیۆری پێشکەش ناکات، بەڵکو لە ڕێی تاقیگەشەوە بەڵگەی بەرجەستەیی دەدات بەدەستەوە، بۆ نموونە لە ساڵی هەزار و نۆ سەد و سی و شەش دا زانا ئیفز توانی بیسەلمێنێت کە گەردیلەی هایدرۆجینی چشکدار بە خێرایەکی گەورە تیشکێک دەردەکات کە لەرەلەری کەمترە لە لەرەلەری کاتێک کە گەردیلەکانی وەستاو بن، بە مانایەکی دی واتە کات لەو بارەدا هێواشتر دەبێت چونکە لەرەلەری شەپۆل بریتییە لە ژمارەی شەپۆلەکان واتە لەرەکان لە یەک چرکەدا و کاتێک دەڵێین بە لەرەلەرێکی کەمتر بە مانای ئەوەیە کە کات کەمترە وەک لەوەی کە گەردیلەکانی وەستاو بن هێواشبوونەوە یان خاوبوونەوەی کاتیش یاسایەکی دیکەی تیۆری ڕێژەیی تایبەتییە کە لەمەودوا باسی دەکەین. یاسای دووەم، خاوبوونەوەی کات و ڕێژەیی شوێن و کات، لاپەڕە پەنجا و پێنج. بیرۆکەی کات، هەروەها شوێنیش دوو بیرۆکەی تا ڕادەیەک زۆر گران و ئاڵۆزن. هەستکردنمان بە کات کە زۆر نادیار و ئاڵۆزە دەگۆڕێت بە گۆڕانی قۆناغە جیاجاکانی ژیانمان. هەروا هەستکردنی گیانەوەرەکان بە پێی جۆریان دەگۆڕێت و رێژەیی دەبێت بۆیان. لەوانەیە کە بۆ یەکەم جار ناوی کات بێنین، خوێنەری بەڕێز خەیاڵی بۆ کاتژمێرەکان بچێت. خۆ ئەوە راستە کە کاتژمێر وردترین ئامێرە بۆ پێوانەکردنی کات بە بەراورد لەگەڵ هەستی خۆماندا. بەڵام دەبێت ئەوەش بزانین کە خوێندنەوە و دیاریکردنی کات لەلایەن ئەوانیشەوە هەر ئەو وردییەی نییە و لە گۆڕاندایە. خۆ ئەگەر دوو کاتژمێری زۆر وردی وەک یەکمان هێنا و هەردووکیانمان وەک یەک و بە وردی میقات کرد، ئەوا دوای چەند ڕۆژێک دەبینین کە جیاوازییەک لە نێوان خوێندنەوەکانیاندا ڕووی داوە. هەروەها ڕۆژەکانیشمان یەکسان نین. دەکرێت بە کاتژمێری زۆر ورد دەربخرێت کە ڕۆژەکانی ساڵ جیاوازن لە یەکتری بە چرکە زیاتر یان کەمتر، کە درێژتر یان کورتترن. پێشتر وا دەزانرا کە ڕۆژی ئەستێرەیی زۆر وردە، بەڵام لەبەر ئەوەی کە ئەویش پشت بە جووڵەی زەوی دەبەستێت، بۆیە لە ڕاستیدا ئەویش بەو پلەیە ورد نییە، چونکە جووڵەی زەوی بەردەوام لە هێواشبوونەوەدایە و ڕۆژێکیش دێت کە درێژی ڕۆژێک بگاتە چل ئەوەندە و زیاتریش. هەردوو بیرۆکەی ڕەهایەتی کات و شوێنیش ڕەگ و ڕیشەی خۆی هەیە لە مێژووی مرۆڤایەتیدا. هەر لە سەردەمی ئارستۆ و ئەفلاتوون و بەسەر نیوتندا گوزەر بکەین تا بوونکارییە، وا دانراوە کە کات و شوێن دوو چەمکی ڕەهایان هەیە، بەڵام بوونکارییە پێش ئاینیشتانیشە لەوەی کە ئەو دوو چەمکەی بە ڕێژەی دانا. بوونکارییە دەڵێت، شتێکی ستەمە کە باس لە شوێنی بەتاڵ بکەین و ئەوەی باسی شوێنی ڕەها دەکات ئەوە قسەی خۆی بە بادا دەدات. خۆ ئەگەر قەوارەی ئەم گەردوونە سەد ئەوەندەی ئێستا زیاد بکات، ئەوا هەر وەک ئێستا هەستی پێ دەکەین و هیچ ناگۆڕێت، چونکە بە چ ڕێژەیەک ئەو زیاد بکات بە هەمان ڕێژەش شتەکانی ناو گەردوون زیاد دەکات بۆیە شوێن ڕێژەییە و ڕەها نییە. بە ماوەیەک پێش ئاینشتاین بوونکارییە گەیشتە ئەوەی کە مەترەکان شوێن دروست دەکەن و کاژێرەکانیش کات دروست دەکەن. بە مانایەکی دی کات وابەستەی جووڵەیە و شوێنیش وابەستەی ئەو شتەیە کە شوێن داگیری دەکات. لە ماوەی نێوان هەردوو سەدەی هەژدە و نۆزدەدا بیرۆکەی ئەسیر هاتە کایەوە. لەسەر ئەو بنچینەیەی کە ڕووناکی شەپۆلە و شەپۆلیش پێویستی بە ناوەندێکی ماددی هەیە بۆ گواستنەوە. ئیتر لەسەر ئەو بنچینەیە وا دانرا کە ئەسیر هەموو شوێنەکان و نێوان مادەکان پڕ دەکاتەوە. خۆ ئەگەر شەپۆلەکانی ڕووناکی لە ئەسیردا چواندمان بە شەپۆلەکانی دەنگ لە هەوادا، ئەوا کۆسپ و گرفت دێتە بەردەممان. ئاشکرایە کە کاتێک فڕۆکەیەک یان گوللەیەک بە نێو هەوادا بڕۆن، ئەوا تووشی بەرهەڵستییەک دەبن لەلایەن هەواوە. ئەی ئاخۆ زەوی لە کاتی جووڵەکەیدا تووشی بەرهەڵستیەک دەبێت لەلایەن ئەسیرەوە لە ساڵی 1970 دا و لەلایەن مایکلسۆن و مۆرلیەوە تاقیکردنەوەیەکی گرنگ ئەنجام درا لە ئەمریکا ئەوە ئاشکرایە کە ئەگەر دوو کەس بە ئاراستەی یەکتر ڕۆشتن ئەوە زووتر بەیەک دەگەن وەک لەوەی کێکێکیان بڕوات و ئەوی دیکەیان وەستاو بێت یان مەلەکردن بە ئاراستەی ئاو ئاسانتر و خێراترە وەک لەوەی بە ئاراستەی پێچەوانەی یان ستون لەسەر ئاراستەی ڕۆشتنی ئاوەکە ئەنجام بدرێت لەبەر ڕۆشنای ئەو نموونانە، خۆ ئەگەر تیشکێکی ڕووناکی بە ئاراستەی جووڵەی زەوی و تیشکێکیش بە ئاراستەی ستوون لەسەر ئاراستەی جووڵەی زەوی ڕۆیشت، ئەوا بێگومان تیشکی یەکەم زووتر دەگاتە نیوەی ماوەی نێوان دوو تیشکەکە، چونکە خێرایی جووڵەی زەوی زیاد دەبێت بۆ سەر خێرای تیشکی یەکەم. ئەوەش ئەوەیە کە لە ڕاستیدا دەبێت ڕوو بدات، بەپێی لۆژیک و یاسای کۆکردنەوەی خێراییەکان لە میکانیکی کلاسیکیدا، بەڵام زۆر جار تاقیکردنەوەی پراکتیکی لە ئاوازێکە و لۆژیک و یاساکان لە ئاوازێکی دیکە. ئەوەش لە تاقیکردنەوەکەی مایکلسۆن مۆرلیدا ڕوویدا، چونکە لەو تاقیکردنەوەیەدا کە چەند جارێک دووبارە کرایەوە، دوو تیشکەکە هەر لێکادا دەگەیشتنە شوێنی مەبەست بێ هیچ جیاوازییەکی زۆر کەمیش. ئەوە ڕاستە کە خێرایی ڕووناکی زۆرە، سێ سەد هەزار کیلۆمەتر بۆ چرکەیە و خێرایی گۆی زەویی بە دەوری خۆیدا زۆر کەمە، سی کیلۆمەتر بۆ چرکەیە و ئەو ماوەی تیشکەکان دەیبڕن زۆر کەمە، بەڵام ئامێری وا ورد بەکارهێنراوە لە تاقیکردنەوەکاندا کە جیاوازییەکی زۆر زۆر کەمیش تۆمار دەکات هەتا بەشێکی زۆر کەم لە کیلۆمەتر بۆ چرکەیەک بێت. ئیتر ئەوە بۆ جیهان دەرکەوت کە چاوەڕوانکراو نەبوو، ئەویش ئەوە بوو کە ڕووناکی یەک خێرایی هەیە و ناگۆڕێت بە هەموو ئاراستەکاندا. ئەو تاقیکردنەوەیەش بەڵگەیە لەسەر ئەوەی کە ئەسیر، ئەگەر هەبێت، لەگەڵ جووڵەی زەویدایە، بۆیە دیاریکردنی خێرایی زەوی تیایدا کارێکی ستەم دەبێت، بۆیە زاناکان لەو سەردەمەدا کەوتنە قەیرانێکەوە کە پێویستیان بە خۆ دەربازکردن هەیە، یان ئەوەتا واز لە بیرۆکەی ئەسیر بێن و یان ئەوەتا بیر لە جوڵەی زەوی نەکەنەوە و زەوی بە وەستاو دابنێن، کە ئەوەش دژ بە تیۆریەکەی کۆپەرنیکۆس دەبێت کە دەڵێت زەوی جوڵاوە و وەستاو نییە. بەلای زۆربەی زانایانی ئەو سەردەمەوە، ئەوە باشتر بوو بڕوایان بە وەستاوی زەوی هەبێت نەک واز لە بیرۆکەی گواستنەوەی شەپۆلەکانی ڕووناکی بێنن بەبێ ناوەندێکی مادی. ئەو تاقیکردنەوەیە لێکدانێکی پشکێن بوو بۆ بیرۆکەی ڕایایەتی لە گەردووندا. درێژییەکان، دوورییەکان، هەموویان ڕێژەیین. هەردوو زانا، فێتزگڕاڵد و لۆرێنس، پێش ئاینشتاین بە دە ساڵ پێشبینی ئەوەیان کردبوو کە لە خێراییە زۆرەکاندا ماوەکان یان دوورییەکان دەچنەوە یەک بە ئاراستەی خێراییەکان. ئاینشتاین سوودی لە تاقیکردنەوەکانی مایکلسۆن و مۆرلی و تیۆرییەکەی فەتزگراڵد و لۆرێنس وەرگرتووە و گەیشتۆتە نهێنی ڕایەتی و لە ساڵی هەزار و نۆ سەد و پێنج دا بابەتێکی بڵاوکردەوە کە تیایدا زۆر بە توندی بیرۆکەی ئەسیر ڕەت دەکاتەوە و هەروەها بیرۆکەی ڕایەتی کات و شوێنیش ڕەت دەکاتەوە و خێرایی ڕووناکیش بە یەکێک لە نۆ گۆڕەکانی گەردوون دادەنێت و هەر وەک پلەی گەرمی سفری پەتی دادەنرێت بە نزمترین پلەی گەرمی و هەرگیز ئەو پلە گەرمییە نابەزێنرێت خۆ ئەگەر گەردوون وەستاو بوایە و خێرایی ڕووناکیش ساتی بوایە، واتە لە یەک ساتدا هەموو گەردوونی ڕووپێو بکردایە، ئەوا کات ڕاهدابوو، بەڵام گەردوون بەردەوام لە جووڵەدایە و جووڵەکانیش بە گوێرەی یەکتری باز دەکرێن، چونکە لە گەردووندا ئاراستەیەکی دیاریکراو و جێگیر نییە، هەروەها ئەوە نییە بڵێت ئەستێرەیەکی گەورە یان ئەستێرەیەکی خێرا، بەڵکوو دەبێت بوترێت ئەستێرەیەکی گەورەتر لە ئەستێرەیەکی دی، یان یەکێکی خێراتر لە یەکێکی دی و هەروەها. گرانترین شتێک لە تیۆری ڕێژەییدا ئەوەیە کە دەوترێت گرانترین شتێکیش لە تیۆری ڕێژەییدا ئەوەیە کە دەوترێت هەستکردن بە کات وەک هەستکردن بە ڕەنگ شێوەیەکە لە درکی هەستی وەک چۆن ڕەنگ بوونی نابێت ئەگەر چاو نەبێت بە هەمان شێوەش خولەک و کاژێریش بوونیان نابێت ئەگەر ڕووداو نەبێت یان وەک چۆن شوێن کە وابەستەی شتە مادییەکانە بە هەمان شێوە کات وابەستەی ڕووداوەکانە. بە درێژای تەمەنی ئاینشتاین سوور بوو لەسەر ناڕەهای کات و لە هەمان نووسراو دانراوەکانیدا باسی لە خۆیەتی کات کردووە. بۆ نموونە لە لاپەڕەی یەکەمی، چوار وانە لە تیۆری ڕێژەییدا، نووسیویەتی، وامان بۆ دەردەکەوێت کە شارەزاییەکانی یەکێک وا لە نێو زنجیرەیەک ڕووداوی پێکەوەبەسراو لەسەر بنچینەی، پێش و پاش، یان دواکەوتوو پێشکەوتوو، یان، ڕابردوو داهاتوو. واتە لێرەوە بۆ هەر کەسێک کاتی تایبەتی یان کەسی خۆی هەیە و ئەو کاتەش پێوانەکردنی نییە. ئەوە ڕاستە کە من دەتوانم هەر بارێکی هەستی خۆم بە ژمارەیەکەوە ببەستمەوە، بە جۆرێک کە هەموو بارێکی داهاتوو ژمارەیەک وەربگرێت گەورەتر لەوەی پێش خۆی، بەڵام ئەو بەستنەوەیە هەڕەمەکییە و دەشتوانم ئەو بارە هەستیانە بەراوەر بکەم بەهۆی کاژمێرەوە کە زنجیرەی ڕووداوەکان هەژمار دەکات. ئەگەر بگەڕێینەوە بۆ بیرۆکەی کاژمێر، ئەوا مانای وایە کە کاتمان کردە شتێکی بابەتی بە ڕەچاوکردنی ئەوەی کە ئەو ماوە کاتییانەی کە کاژمێرەکە پێوانی دەکات ڕەها نین و بەسەربووندا نەسەپێنراون، کاتژمێرەکانمان لەسەر بنچینەی سیستەمی خۆری ڕێکخراون و ئەوەی کە ئێمە ناومان ناوە یەک کاتژمێر پێوانەیەکی کاتی کەوانەیەکە کە بڕەکەی پانزە پلەی ئەو جووڵە بەسووڕەی گۆی زەویە بە دەوری خۆردا. سەبارەت بە هەسارەیەکی وەک عەتارد کە خێراترین هەسارەی کۆمەڵەی خۆرە و نزیکترینیانە لە خۆرەوە، کە ئەگەر دانیشتوانی تێدا بێت بیرۆکەیەکی جیاوازیان دەبێت دەربارەی کات، چونکە عەتارد لە ماوەی هەشتا و هەشت ڕۆژی زەمینی یەک سوڕ بە دەوری خۆردا دەخوات، لە هەمان کاتیشدا یەک خول بە دەوری خۆیدا دەخولێتەوە، واتە یەک ڕۆژی سەر هەسارەکە یەکسانە بە یەک ساڵی سەر هەسارەکە. ئیتر هەر بەو جۆرە و هەر هەسارە یان ئەستێرەیەکی وەک خۆر کاتی تایبەت بە خۆی هەیە. لە نێوان ئێمە و ئەواندا هیچ پەیوەندییەکی ئێستایی نییە. وشەی ئێستا هیچ مانایەکی نییە لەم گەردوونەدا مەگەر لەم سەر زەویە و لە ڕووبەرێکی زۆر بچووکدا مانایەکی ئەگەر هەبێت. بۆ نموونە ئەگەر یەکێک لە شاری سلێمانییەوە قسە لەگەڵ هاوڕێیەکی بکات لە شاری لەندەن کە جیاوازی کات لە نێوانماندا سێ کاژێرە، دەتوانین چاوپۆشی بکەین و بڵێین کە هەردووکیان لە هەمان کاتدا، واتە ئێستا، قسە دەکەن، چونکە هەردووکیان لەسەر یەک هەسارەن و لەسەر یەک سیستەمی کاتی کاتەکانیان ڕێکخستووە. خۆ ئەگەر نموونەکەمان گواستەوە بۆ دەرەوەی زەوی، ئەوا وشەی ئێستا بە تەواوی لە ماناکەی خۆی دەردەچێت. ئەگەر تۆی خوێنەری بەڕێز لە ئێستادا بەهۆی شەپۆلە ڕادیۆییەکانەوە، کە هەمان خێرایی ڕووناکییان هەیە، پەیوەندی بکەیت بە یەکێکەوە لەسەر ئەستێرەیەک کە چوار ساڵ و نیوی ڕووناکی لە زەوییەوە دوورە، کە یەک ساڵی ڕووناکی دەکاتە نۆ سەد و چل و شەش زەڕبی دە تواندە کیلۆمەتر، ئەوا ئەو کەسە قسەکانی تۆ لە ئێستای تۆدا وەرناگرێت، بەڵکو پاش چوار ساڵ و بەڵکو پار چوار ساڵ و نیوی دیکە قسەکانی پێ دەگات و ئەگەر وەڵامیشت بداتەوە ئەوا تۆی بەڕێز پاش نۆ ساڵی دی لە ئێستای خۆت کە قسەی تیادا دەکەیت وەڵامەکەت وەردەگریت خۆ ئەگەر ئالەم ساتەدا سەیری ئەو ئەستێرەیە بکەیت ئەوا ئەوەی تۆ دەیبینیت ئەستێرەکەیە پێش چوار ساڵ و نیو لەمەوبەر نەک ئێستای ئەستێرەکە بەهۆی توند پێکەوە بەستراوی مرۆڤ بە زەویەوە زۆر بەزەحمەت لە چەمکی ئێستات تێدەگات کە ئەو وشەیە سەرتاپای گەردوون ناگرێتەوە، بەڵکو ئەو وشەیە ڕێژەییە و تەنها یەک مانای نییە، بەڵکو بەپێی ژمارەی دنیاکان مانایی دەبێت و هەر دنیایەکیش ئێستا و کاتی تایبەت بە خۆی هەیە. بۆیە ئێستا و کاتی ڕەها نییە و هەردووکیان و شوێنیش ڕێژەیین و بەپێی شوێنەکان یان دنیاکان دەگۆڕێن. هەمووشیان وابەستەی خێرایین. خێرایی وەک لغاوێک وایە کە بە زیادبوون و کەمبوونی کات و شوێن گۆڕانیان بەسەردا دێت. بە زیادبوونی خێرایی کات هێواش دەبێتەوە و درێژییش، واتە شوێن، دەچێتەوە یەک، واتە کەم دەکات. ئیتر بەو شێوەیە ئاینشتاین دەریخست کە ئەو چوونەوەیەکەی فێتزگراڵد و لۆرێنس باسیان دەکرد ڕەهای نییە، بەڵکوو تەنها بریتییە لە خاڵی یەکتربڕینی کات و شوێنی ناوچەیی، واتە لۆکاڵی. کاتێک ئاینیشتاین ئەوەی بڵاو کردەوە دەربارەی کات و شوێن کە پێشتر باس کرا، بە جارێک هەرا و پشێوی و هاتووهوو کەوتە نێو نێوەندە زانستییەکانەوە، کە گوایە زانایەک بە ناوی ئاینیشتاین دەڵێت کات و شوێن درێژ دەبێتەوە و دەچێتەوە یەک و ئەوەش کاریگەری خراپی دەبێت لەسەر بیر و بۆچوونەکانمان دەربارەی گەردوون کە ئەوەش خەڵکی وا قوڕماو کرد و هیچیش تێنەدەگەیشتن. زانا نیوتن بەم جۆرە باس لە کات دەکات. کاتی بیرکاری ڕاستەقینەی ڕەها بە شێوەیەکی یەکسان و وەک یەک بە هەموو لایەکدا دەڕوات بەبێ ئەوەی هیچ پەیوەندی بە هۆکاری دەرەکییەوە هەبێت. کاتێک نیوتن ئەو چەند وشەی دەربارەی کات تۆمار دەکات، مەبەستی ئەوەیە کە چەمکە زانراوەکانی دەربارەی کات لە دەقێکی زانستیانەدا بخاتە بەردەست و دەریبخات کە کات بوونێکی ڕەهایی هەیە و پەیوەندی بە هیچ هۆکارێکی دەرەکییەوە نییە، کە بۆ ماوەیەکی زۆر هەموو زاناکان بەوە قایل و ڕازی بوون. بەڵام ئاینشتاین بەو چەمکە کلاسیکیەی کات ڕازی نابێت و باس لەوە دەکات کە گەردوون لە چوار دووریی پێک دێت کە سیانیان شوێن و ڕێژەیین و چوارەمیان کاتە و ئەویشە ڕێژەییە لە ڕاستیدا دەتوانین چوار جۆر کات دیاری بکەین. یەک، کاتی گریمانی، Conspectual Time، ئەو کاتەیە کە لە زانستی جووڵەی تیۆریدا مامەڵەی پێ دەکرێت و وەک بابەتێکی بیری ڕووت بە درێژایی چارەسەرکردنی گۆڕان و جووڵە دەمێنێتەوە، هەر کاتێک بە شێوەی کردارییانە مامەڵەی لەگەڵدا کرا، ئەوا بێمانا دەمێنێتەوە. بەو پێیە ئەو کاتە دابڕاو دەبێت لە کارتێکارە دەرەکییەکان و یەک دووری دەبێت و تێگەیشتنیشی زۆر گران دەبێت. زانا دیراک هەوڵی دا چارەی ئەو کاتە بکات و تا ڕادەیەکیش سەرکەوتوو بوو. دوو. کاتی ڕاستی، هەستپێکراو، Perceptual Time، ئەوەش ئەو کاتەیە کە لەلایەن هەستە ناوخۆییەکانی مرۆڤەوە دەرکی پێ دەکرێت، هەر کاتێک ئەو هەستانە نەمان، ئەو کاتەش نامێنێت. ناکرێت ئەو کاتە وەک بیرێکی ڕووت مامەڵەی لەگەڵدا بکرێت، ئەو کاتەش یەک دووری و یەک ئاراستەیە. سێ، کاتی فیزیاوی، Physical Time، ئەمەش ئەو کاتەیە کە لە جیهانی فیزیاییدا بەکاردێت بۆ هەژمارکردنی بڕی جووڵە و گۆڕانی شوێن و ئەو کاتەش بریتییە لە ساڵ و ڕۆژ و کاژێر و خولەک و چرکە. دەکرێت بڵێین کە کاتی فیزیاوی تێکەڵەیەکە لە هەردوو کاتی گریمانی و هەستپێکراو. کاتی فیزیایی بەندە بە جووڵەی تەنەکانەوە کە یەکێک لە سیفەتەکانی ماددە بە هەردوو شێوەکەی، وەستاوی واتە بارستاوی و جووڵاوی واتە وزە، بۆیە کاتی فیزیاوی بریتییە لە گوێزانەوە لە شوێنێکی دیاریکراودا. چوار، کاتی ڕەها، Absolt Time، ئەمیش ئەو کاتەیە کە زانا نیوتن ئاماژەی بۆ کردووە لە کاتی خۆیدا و دەکرێت کە کاتی ڕەها ڕێک بخرێت بەهۆی کاژمێرێکی وردەوە کە کاژمێرەکانی دیکەی لەسەر ڕێک بخرێت بەبێ گوێدانە دووریە شوێنیەکان بەڵام ئاینیشتاین ئەو کاتە ڕەهای ڕەت کردەوە و هەموو کاتەکانی بە کاتی فیزیاوی دانا. یەکەی پێوانەکردنی کات لەسەر زەوی بریتیە لە ڕۆژ لەویش گەورەتر مانگ و ساڵ و سەدەیە ڕۆژ ئەو کاتەیە کە زەوی دەیخایەنێت بۆ تەواوکردنی یەک خول بە دەوری خۆیدا ساڵی سەر زەویش بریتیە لە کاتی تەواوکردنی یەک سوڕی تەواوی زەوی بە دەوری خۆردا، هەر هەسارەیەک ڕۆژ و ساڵی خۆی هەیە جیاواز لەوانی دی، بۆ نموونە ساڵی بلۆتۆ دەکاتە دوو سەد و چل و هەشت ساڵی ئێمە و ساڵی عوتاردیش تەنها هەشتا و هەشت ڕۆژی ئێمەیە، نزیکەی سێ مانگ. بێگومان ئەو جیاوازیەی کاتەکان بە گوێرەی هەسارەکان کارێکی وا دەکەن کە نەتوانین پێوەرێکی پێوانەی بۆ کات دابنێین. ئایا کام ڕۆژ لە ڕۆژەکانی سەر هەسارەکان بکەینە پێوەر؟ خۆ ئەگەر کاتی سەر زەویمان کردە پێوانەیی ئەوا گرفتی وا سەر هەڵدەدات دەربارەی کات خۆی کە چاوەڕوانکراو نیە، چونکە گەردوون ئەوەندە فراوانە کە ناکرێت پێوەرە ئاساییەکانی سەر زەوی وەک، مەتر، کیلۆمەتر، میل، بەکار بێنین بۆ زانینی دوورییەکان، بۆیە یەکەی ساڵی ڕووناکی بەکار دەهێنین کە بریتییە لەو ماوەی کە ڕووناکی دەیبڕێت لە ماوەی یەک ساڵدا کە خێرایی ڕووناکیش دەکاتە سێ سەد هەزار کیلۆمەتر بۆ چرکە واتە لە ماوەی یەک چرکەدا ڕووناکی حەوت جار و نیو بە دەوری زەویدا دەسوڕێتەوە ڕووناکی لە مانگەوە بە یەک و لە دایە سێ چرکە دەگاتە سەر زەوی و لە خۆریشەوە ڕووناکی بە نزیکەی هەشت و لە دایە سێ خولەک دەگاتە سەر زەوی لە نزیکترین ئەستێرەوە، کە ئەلفا سەنتۆرییە، ڕووناکی بە زیاتر لە چوار ساڵی ڕووناکی دەگاتە سەر زەوی. واتە ماوەی نێوان زەوی و مانگ یەک و لە دە سێ چرکەی ڕووناکییە و ماوەی نێوان زەوی و خۆر هەشت خولەک و سێ چرکەی ڕووناکییە و ماوەی نێوان زەوی و نزیکترین ئەستێرە زیاد لە چوار ساڵی ڕووناکییە. واتە ئێمە لێرەدا پێوەری کاتمان بەکارهێنا بۆ دەرخستنی دووری نێوان پێکنەرەکانی گەردوون. واتە شوێنەکان. تیریی مەجەڕڕەی ڕێگای شیری هەشتا هەزار ساڵی ڕووناکییە، واتە ڕووناکی بە هەشتا هەزار ساڵ لەم سەری مەجەڕڕەکەوە دەگاتە ئەو سەری، ئەوە هەموو لە سنووری مەجەڕڕەکەی خۆماندا، خۆ ئەگەر لەسەر ئاستی گەردوون باسی بکەین، ئەوا ژمارەی وا دەردەچێت کە بە ئەقڵ دانەچێت، زانا شارلیێ، تیرەی گەردوونی بە دە هەزار ملیۆن ساڵ داناوە، واتە ئەگەر ڕووداوێک لەم سەری گەردوون ڕووی دا، ئەوا پاش دە هەزار ملیۆن ساڵ ئەو ڕووداوە دەگاتە سەرەکەی دیکەی گەردوون. لە وانەی پێشەوە دەردەکەوێت کە کات و شوێن بابەتێکی هەر وا سادە و سانا نییە کە بە ئاسانی و هەموو کەس لێی تێبگات. کاتی هەموو گەردوون تەنها یەک کات نییە و جیاوانزن لە یەکتری و کات و شوێنیش لێک جودا نین، بەڵکو هەردووکیان وابەستەی یەکترن. بۆ زیاتر ڕوونکردنەوەی ئەوە، وا دانێ کە رووداوێک لە شاری بەغداد لە کاژێر شەشی سەرلەبەیانی روویدا. ئەو رووداوە لە کاژێر دەی شەوی رۆژی رابردوو لە ئەمریکا تۆمار دەکرێت و لە کاژێر دوانزەی نیوەڕۆی هەمان رۆژ لە ژاپۆن تۆمار دەکرێت. ئەوە ئەگەر رووداوەکان یەکسەر و راستەوخۆ بگوازرێتەوە. لێرەوە سەرنج بدە کە چۆن کات و شوێن تێکهەڵکێش کراون بۆ دەرخستنی رووداوەکان. واتە ئەو دووانە وابەستەی یەکترن و لە یەکتر جودا نین. جگە لەوانەش و لەوانەر سەیرتر بە پێی تیۆری ڕێژەیی، کات بە شێوەی چونیەک و بە هەموو لایەکدا بڵاو نابێتەوە، وەک نیوتن بۆی چووە، بەڵکوو بە پێی ڕێژەیی، کات زیاد و کەم دەکات، بە پێی بارودۆخی دیاریکراو و شوێنی دیاریکراو، مەبەستیش لەو بارودۆخەش، بارودۆخی خۆیی نییە، کە هەست پێکردنی چاودێر بگرێتەوە. بۆ نموونە کەسێک لە بارێکی خۆش و حەسانەوەدایە، کاتەکەی بە خێرای لێ بڕوات و کەسێکی دی بە پێچەوانەوە، چونکە ئەو گۆڕانی لەکاتدا ڕوودەدات لە دوو باردا دەگرێتەوە، بۆ ئەو کەسە خۆی و ئەوە هیچ لە نرخی زانستی کات ناگۆڕێت. مەبەستی ئاینیشتاین لەو گۆڕانی کاتە بەپێی بارودۆخی دیاریکراو ئەوەیە کە کات بەپێی گۆڕانی خێرایی لە سنووری خێراییە زۆرەکاندا دەگۆڕێت و زیاد و کەم دەکات کە ئەوەش بە درێژی لە تیۆری ڕێژەی تایبەتدا باسکراوە و هەروەها کات بە گۆڕانی بارستایش دەگۆڕێت کە ئەوەش لە تیۆری ڕێژەی گشتیدا باس کراوە. بە نموونەیەکی سادە، چۆنیەتی گۆڕانی کات بە گۆڕانی خێرای ڕوون دەکەینەوە. بەڵام دەبێت ئەوە بزانین کە ئەو نموونانە ئێستا جێبەجێ ناکرێن و لەوانەیە لە داهاتوودا جێبەجێ بکرێن. ئەگەر دوو هاوڕێ یەکێکیان گەشت بکات بەرەو فەزا و ئەوی دیکەیان هەر لەسەر زەوی بمێنێتەوە و هەریەکەیان کاتژمێرێکی سیحری زۆر وردی لابێت، گەشتیارەکە بە خێرای نزیک خێرای ڕووناکی بڕوات و ئەوەی سەر زەویش بەهۆی ڕوانگەیەکی زۆر وردەوە چاودێری کاتژمێری ناو کەشتیەکەی بکات هەر لەسەر زەویەوە ئێستا ئەگەر هاوڕێ فەزاویەکە دەست بە گەشتەکەی بکات بەرەو هەسارەی موشتەری و لەکاتی دەرچوونی هاوڕێکەی سەر زەوی زۆر بە وردی چاودێری کاتژمێرەکەی لای خۆی و ئەوەی ناو کەشتیە فەزاویەکەش بکات لە ڕێگەی ئەو ڕوانگە پێشکەوتووەی کە لایەتی تێبینی دەکات کە هەرچەندە خێرای کەشتیەکە زیاد بکات ئەوا کاتی ناو کەشتیەکە هێواشتر دەبێتەوە بە بەراورد لەگەڵ کاتی کاژمێرەکەی لای خۆی واتە کات لە ناو کەشتیەکەدا هێواش دەبێتەوە. خۆ ئەگەر خێرایی کەشتیەکە نزیک بوەوە لە خێرایی ڕوناکی ئەوا دواکەوتنی کاژمێری ناو کەشتیەکە زیاتر دەبێت و ئەگەر خێرایی کەشتیەکە گەشتە خێرای ڕوناکی کە هەرگیز ئەوە نابێت ئەوا میلەکانی کاژمێرەکە لە ناو کەشتیەکە دەوەستێت و لە جوڵە دەکەوێت واتە بە زیادبوونی خێرایی کات خاو دەبێتەوە و لە خێرای ڕووناکیدا کات دەبێتە ناکۆتا بەپێی ئەم یاسایە تی یەکسانە بە تی دگری دابەش ڕەگی دووجای یەک ناقس ڤی تواندوو دابەش سی تواندوو کاتێک تی بریتییە لەو کاتەی کە کەشتییەکە بە خێرایی ڤی دەڕوات و تی دگری بریتییە لەو کاتەی کە کەشتییەکە وەستاوە و سی خێرای ڕووناکییە ئێستاش نموونەیەکی دی باس دەکەین بۆ خاوبوونەوەی کات بە زیادبوونی بارستایی. ئەگەر وامان دانا کە هاوڕێ فەزاوییەکەمان بە سەلامەتی گەیشتە سەر هەزارەی زەبەلاحی موشتەری و لەوێش ڕوانگەیەکی زۆر ورد و بە دیقەی دانا کە بە ئاسانی بتوانرێت پەیوەندی بکات بە هاوڕێ سەرزەمینییەکەیەوە، ئەوا یەکەم پرسیار کە ئەو دەیکات دەربارەی کات دەبێت و ئەو تێبینی دەکات کە کات لای ئەو لەسەر موشتەری دواکەوتووە بە بەراورد لەگەڵ کاتی سەر زەوی، هەرچەندە پێشتر ئەوان کاژمێرەکانیان وەک یەک ڕێکخستبوو. خۆ ئەگەر پاش چەند ڕۆژێکی دی پرسیاری کاتی سەر موشتەری کرا، ئەوا بڕی دواکەوتنەکە زیاتر دەبێت لە چاو کاتی سەر زەوی. هۆی ئەو دواکەوتنەش دەگەڕێتەوە بۆ گەورەیی بارستایی هەسارەی موشتەری. خۆ ئەگەر هاوڕێی سێیەممان لەسەر هەسارەیەکی زۆر گەورەتر بوو، ئەوا کات لای ئەو زۆر زیاتر دواکەوتووە. لە چاو کاتەکانی سەر زەوی. بۆیە لە بارستاییە گەورەکاندا بە هەمان شێوەی خێراییە زۆرەکان کات هێواش و خاو دەبێتەوە. لە باشترین نموونەکانی سەلماندنی ڕاستێتیی ڕێژەیی، دیاردەی شیبوونەوەی میزۆنەکانە، Meason's Decay. میزۆنەکانیش تەنۆلکەی سەرەتایی ناجێگیرن کە لە چینەکانی سەرەوەی زەپۆشی زەوی دروست دەبن. لە ئەنجامی مژینی تیشکی گەردوونی هاتوو لە دەرەوەی زەویەوە لەلایەن بەرگە زەپۆشی زەویەوە ئەو تەنۆلکانە دەگەنە سەر ڕووی دەریا بەزۆری. ئەو تەنۆلکانەش یەکسانن بە، دوو زەربی دە توان ناقس شەش SEC. ئینجا ئەو تەنۆلکە ناجێگیرانە پاش ماوەیەکی کەم چرکە لە دروستبوونیان، دەگۆڕێن بۆ ئەلکترۆنەکان، کە خێراییان سفر و لە هەزار لە نۆ سەد و نەوەد و هەشت ئەوەندەی خێرایی ڕووناکییە. بۆیە ئەو لادانەی کە دەیبڕن پێش ئەوەی شی ببنەوە دەکاتە، Y یەکسانە بە، دوو پۆینت نۆ سەد و نەوەد و چوار زەربی دە توان هەشت ئێم دابەش ئێس زەربی دوو زەربی دە توان ناقس شەش ئێس کە یەکسانە بە شەش سەد مەتر. بەڵام میزۆنەکان پێش ئەوەی کە ئەو ماوە زۆر کەمە لە چاو بەرگە هەوای زەوی ببڕن شی دەبنەوە، بە گوێرەی ئەو ئەنجامەش دەبێت چاوەڕوانی ژمارەیەکی زۆر لەو تەنۆلکانە بکەین کە بگەنە سەر زەوی. بەڵام چاودێری سەر زەوی جەخت لە سەر پێچەوانەی ئەوە دەکاتەوە و میزۆنەکان لە سەر دەریا خۆیان دەبیننەوە. دەبابزانین چۆن بۆ وەڵامی ئەوە ڕێژەیی پێمان دەڵێت کە ئەو پێوانەکردنانە لە خێرای و کات و دووری پێوانەکردنێکی ڕێژەیین بۆ میزۆنەکان بە گوێرەی چاودێرێکی وەستاوی سەر زەوی کە تەمەنی ئەو میزۆنانە بە پەیوەندیەک دەدۆزرێتەوە کە ئەو تەمەنەش نزیکەی شانزە هێندەی تەمەنی میزۆنە بە وەستاوی و لێرەوە ئەو چاودێرە ئەو لادانە دەردەهێنێت بە گوێرەی ئەو کاتی پێشووی. بەم جۆرەی خوارەوە وای یەکسانە بە، دوو پۆینت نۆ سەد و نەوەد و چوار زەربی دە توان هەشت ئێم لەسەر ئێس زەربی سی و یەک پۆینت حەوت زەربی دە توان ناقس شەش ئێس یەکسانە بە نۆ پۆینت پێنج سەد ئێم. واتە میزۆنەکان ماوەی نۆ هەزار و پێنج سەد مەتر دەبڕن بەگوێرەی چاودێرێکی جێگیری سەر زەوی کە ئەوەش هۆی بوونی ئەو تەنۆلکانەیە لەسەر رووی دەریادا. کات ئەو ڕەهەندەی واتە دووریی چوارەمە کە ئاینشتاین بۆ سێ دوورییە شوێنییەکان زیادی کرد کە بریتین لە درێژی و پانی و بەرزی لەبەر ئەوەی تەنەکان لە جووڵەیەکی بەردەوامدان، بۆیە بەپێی تیۆری ڕێژەیی هەردوو دووریی شوێن و کات وابەستەی یەکترن بە گۆڕانی یەکێکیان ئەوی دیکەیان دەگۆڕێت. زانای فیزیای ئەڵمانی و مامۆستای ئەنیشتاین، هیومان مینۆکۆفسکی، دەڵێت، لە ئێستا بەدواوە وشەی کات بە تەنها یان شوێن بە تەنها دوو وشەی خەیاڵین و هیچ مانایەک نابەخشن، بۆیە دەبێت پێکەوە باس بکرێن و لە یەکتر جیا نەکرێنەوە. بۆ نموونە کاتێک باس لە شوێنی فڕۆکەیەک دەکرێت بە ئاسمانەوە، دەبێت لەگەڵ دیاریکردنی شوێنەکەی کاتی دیاریکردنەکەشی دیاری بکرێت، چونکە سات لە دوای سات شوێنەکەی لە گۆڕاندایە. یاسای سێهەم، یاسای کۆکردنەوەی خێراییەکان، Velocity Addition، بەپێی فیزیای کلاسیکی، یاسای گالیلۆ بۆ کۆکردنەوەی خێراییەکان، ئەگەر کۆمەڵێک تەوەرەی جووڵاو بە خێراییەکی نەگۆڕ، واتە V، بە گوێرەی کۆمەڵێک تەوەرەی دیکەوەی جووڵاو هەبن و بە هەمان ئاراستە بجووڵێن و پووتانی کۆمەڵەی یەکەم XYZ بن و پووتانی کۆمەڵەی دووەم X یەک Y یەک زێد یەک بن و تەنێک بە خێراییەکی نەگۆڕ یوو بەنێو کۆمەڵەی یەکەمدا دەجوڵێت بە هەمان ئاراستەی جوڵەی کۆمەڵەکە بۆ جوڵەی ئەو تەنە سێ پێکنەر دەبن کە، وای زێد، وای یوو، وای ئێکس و خۆ ئەگەر جوڵەی تەنەکە لەسەر تەوەرەی ئێکس بێت ئەوا خێرای ئەو تەنە بەگوێرەی ئەو کۆمەڵە بەم جۆرە دەبێت UX یەک یەکسانە بە UX زائید V وە ئەگەر خێرای ئەو تەنە پێچەوانەی جوڵەی ئەو کۆمەڵە بێت ئەوا UX یەک یەکسانە بە UX ناقس V لە کاتێکدا کە UX یەک خێرای تەنەکەیە بە گوێرەی کۆمەڵەی تەوەرەی دووەم. خۆ ئەگەر لە جیاتی ئەو تەنە تیشکێکی ڕووناکی هەبێت کە خێراییەکەی C بێت ئەو کاتە UX یەک یەکسانە بە سی زائید ناقس ڤی ئەمەش ئەوە دەردەخات کە نرخی خێرای ڕووناکی دەگۆڕێت کە نابێت شتی وا هەرگیز ڕووبدات چونکە وەک پێشتر ئاماژەمان بۆ کرد نەگۆڕی خێرای ڕووناکی یەکێکە لە پڕنسیپە گرنگەکانی تیۆری ڕێژەیی تایبەت چونکە لێرەدا وا دەردەکەوێت کە خێرای ڕووناکی ناڕێژەییە و بەگوێرەی جووڵەی بینەر دەگۆڕێت ئەوەش گەلێک گرفتی بۆ فیزیا دروست کرد کە ئەینشتاین توانی لە رێگەی گۆڕانکارییەکانی لۆرێنزەوە بە پشتبەستن بە چەند کردارییەکی بیرکارییانە ئەو هەڵانە راست بکاتەوە و رهایی و نەگۆڕی خێرای رووناکی بسەلمێنێت. بۆیە زۆر جار بۆ خۆشی دەوترێت یان دەنووسرێت، سین زائید سین یەکسانە بە سین نیشانەی سەرسوڕمان و یان، یەک زائید یەک یەکسانە بە یەک، نیشانەی سەرسوڕمان، کە ئەو پەیوەندییانەش کاتێک ڕاست دەبن، کە ئەوەی مەبەستە خێرایی ڕووناکی بێت و بە تەنها بۆ ڕووناکی ئەوە ڕاست دەبێت. یاسای چوارەم، بارستایی ڕێژەییە، لاپەڕە حەفتا و پێنج. لە ڕاستیدا سێ چەمکی فیزیایی زۆر گرنگ هەن کە تیۆری ڕێژەیی زۆر باسیان دەکات و گرنگی زۆریان پێ دەدات کە ئەوانیش، شوێن و کات و بارستایین. پێشتر باسی ڕێژەیی شوێن و کاتمان کرد، دەبا ئێستا بزانین چارەنووسی بارستایی بە چی دەگات بە پێی تیۆرییە ڕێژەییەکەی ئاینشتاین. تا ماوەیەکی نزیک پێش ئێستا و ئێستاش لە خوێندنگەکاندا بارستای دانراوە بە سیفەتێکی گشتی مادە و، بە هێندێکی جێگیر دانراوە، بە پێی فیزیای کلاسیکی بارستایی مادە بڕی ئەو مادەیەیە کە لە تەنێکدا هەیە. ئیتر بە بێ ئەوەی چییەتی مادە ڕوونکراوە بێت، هەروەها بارستایی و کێش وەک یەک سیفەتی مادە سەیر دەکران تا ئەو کاتەی گالیلۆ تاودانی زەوی و هێزی کێشکردنی زەوی خستە نێو فیزیای کلاسیکەوە ئینجا کە زانا نیوتن یاسای کێشکردنی گشتی داڕشت جیاوازی کرد لە نێوان کێش و بارستاییدا بە پێی چەمکی کۆنی فیزیا بارستایی هێندێکی نەگۆڕە و کێش هێندێکی گۆڕاوە و پەیوەندی بە زەویەوە هەیە هەر بۆیە هێزی کێشکردنی زەوی لەسەر تەنەکان شەش هێندەی هێزی کێشکردنی مانگە لەسەر تەنەکان بەڵام بارستایی تەنەکان لە هەر شوێنێکدا بێت هێندێکی نەگۆڕە و تەنها پەیوەندی بەو تەنانەوە هەیە. لە پاشدا پێناسەیەکی دیکە بۆ بارستایی هاتە پێشەوە کە زیاتر ڕێی تێچوو نزیکترە لە ڕاستیەوە ئەویش ئەوەیە کە بارستایی تەنێک پێوەرە بۆ بڕی بەردەوامی ئەو تەنە، بەردەوامی تەنێکیش بریتییە لە بڕی خۆبەدەستەوە نەدانی تەنێک یان بەرهەڵستی تەنەکە بۆ ئەو هێزانەی کە دەیانەوێت بارە جوڵەی ئەو تەنە بگۆڕن. لە ڕاستیدا ئەو پێناسەیەش کورتەی یاسای دووەمی نیوتنە، چونکە زاراوەی هێز هاتووە لە میانی پێناسەکەدا و لە بنەڕەتدا یاسای دووەمی نیوتن لەوەوە هاتووە کە هێز بریتییە لە تێکڕای کاتی تەوژمی ئەو تەنە، ئەو تەوژمەش بریتییە لە سەرەنجامی لێکدانی بارستای ماددەکە ئێم و خێرایی ئەو تەنە ڤی واتە هێز ئێف یەکسانە بە دی ئێم ڤی دابەش دی تی. ئێم بە نەگۆڕاو دانراوە و دی ڤی و دی تی بریتییە لە تێکڕای کاتی گۆڕانی خێرایی کە ئەویش بە تاودان دەناسرێت واتە یاسای پێشوو بەم جۆرەی لێ دێت ئێف یەکسانە بە ئێم ئەی کە ئەی تاودانی تەنەکەیە و ئەمەی دواییش دەقی شێوەی بیرکارییانەی یاسای دووەمی نیوتنە. دی لەسەر دیتی داتاشراوەیە. ئەو یاسایانەی پێشوو لەو بارانەدا بەکاردێت کە تەنەکە بکەوێتە جوڵە بە تاودانێک واتە بە خێراییەکی گۆڕاو بەهۆی هێزی ئێفەوە و دەتوانرێت لە یاساکەوە بڕی بارستایی ئێم بەم جۆرە بنووسرێت ئێم یەکسانە بە ئێف لەسەر ئەی بەجۆرێک ئێم بە نیە لەسەر نە ئێف و نە ئەی چونکە لە فیزیای کلاسیکیدا بارستایی ئێم بە هێندێکی نەگۆڕ دانراوە بەو پێ بارستایی لە فیزیای کلاسیکیدا هیچ پەیوەندیەکی بە باری جوڵەی ئەو تەنە و تاودانەکەیەوە نیە ئەو چەمکە کۆنەی بارستایی ماوەیەکی زۆر مایەوە تا زانا ئالبێرت ئانیشتاین هات و لە ساڵی هەزار و نۆ سەد و پێنج دا تیۆری رێژەی بڵاوکردەوە. هەر بە ڕاگەیاندنی ئەو تیۆرییە، بە جارێک چەمکە کلاسیکییەکانی فیزیا هەڵگەڕانەوە و لەنێو ئەو چەمکانەشدا چەمکی بارستایی، کە ئیتر بە هێندێکی نەگۆڕ و جێگیر دانانرێت. کاتێک ئاینشتاین یاسای کۆکردنەوەی خێرایی ڕێژەییەکانی ڕاگەیاند، ئەنجامەکانی دەنگدانەوەیەکی گەورەی هەبوو لە ناوەندە زانستییەکاندا، چونکە بەپێی ئەو یاسایە دژایەتییەک لە یاسای پاراستنی تەوژمە پەیدا دەبێت، کە بارستایی بە هێندێکی نەگۆڕ دادەنێت. ئیتر لێرەوە گرفتی ناجێگیری و گۆڕاوی بارستایی سەرهەڵدەدات، کە هەردەم ئاینشتاین وای دادەنا کە بارستایی پەیوەستە بە باری جوڵەی ئەوتەنەوە. بەپێی تیۆریە تایبەتەکەی ئاینشتاین، بارستایی کە هێندێکی گۆڕاوە و لەسەر خێرای ئەو تەنە بەندە، بەپێی یاسای، M یەکسانە بە، M دگری لەسەر، ڕەگی دووجای، یەک ناقس، V تواندوو، دابەر C تواندوو، کە M بارستایی تەنەکەیە و لە خێرایی V دا و، ئێم دگری بارستای تەنەکەیەو بە وەستاوی و واتە خێرایی سفر بێت سی خێرایی ڕووناکیە و دەکاتە سێ زەربی دە توان هەشت مەتر بۆ چرکە بە پێی ئەو یاسایە تا خێرایی تەنەکە زیاتر بێت ئەوا بارستایەکەشی زیاتر دەبێت و لە خێرایە زۆرەکاندا کە نزیکە لە خێرایی ڕووناکیەوە زیادبوونی بارستایەکە زۆر زیاترە و هەستپێکراوتر دەبێت. بۆ نمونە ئەگەر خێرای تەنێ گەشتە خێرای ڕووناکی ئەوەش ستەمە و شتی وا هەرگیز ڕوونادات ئەوا بارستای ئەو تەنەش دەگاتە ناکۆتایی ئینجا دەبێت ئەوەش بزانین کە زیادبوونی بارستایی مانای زیادبوونی قەوارەی تەنەکە ناگەیەنێت چونکە ئاینیشتاین لە تیۆرە ڕێژەییەکەیدا یاسایەکی دیکەی هەیە بە ناوی چوونەوەیەکی درێژی لە خێرایە زۆرەکاندا بەو پێ ئەگەر تەنێ خێراییەکەی گەیشتە خێرای ڕووناکی ئەوا ماوەکانی دەبێتە سفر واتە قەوارەکەی دەبێتە سفر ئیتر با خوێنەری بەڕێز خۆی سەرپشک بێت لە تێگەشتن و وەرگرتنی ئەو تیۆرییە زۆر سەیرەی ئەنیشتاین، بارستاییەکی ناکۆتایی تەنێک و درێژیەکەی سفر. بەڵام ئەوەمان لە بیر نەچێت کە ئەنیشتاین گەیشتن بە خێرای ڕووناکی بە کارێکی ستەم و بە جێنەهێنراو دادەنێت. ئیتر بەو جۆرە ئاینیشتاین بارستایی و درێژی هەموو هێندە فیزیاوییەکانی دیکە، ئیتر بەو جۆرە ئاینیشتاین بارستایی و درێژی و هەموو هێندە فیزیاوییەکانی دیکە بە ڕێژەی دادەنێت و هێندی ڕەها و موتڵاق لای ئەنیشتاین و تیۆرییەکەی هیچ مانایەکیان نامێنێت. ئاینشتان بە مێشکە گەورەکەی توانی تیۆرییەکی گشتگیر و فراوان دابنێت بۆ هەموو گەردوون وەک یەکەیەکی تەواو. ئەوانەی پێشتر ئاماژەیان بۆ کرا بریتی بوون لە یاسای یەکەم و دووەمی تیۆرییە ڕێژەیە تایبەتییەکە کە لە پێنج یاسای بنەڕەتی پێک دێت، لە یاسایەکی دیکەدا ئاینشتاین باس لە بارستایی مادە دەکات وەک ڕوویەکی دیکەی وزە، بە مانایەکی دی مادە وزە بە دوو ڕووی یەک دراو دادەنێت واتە نەک هەر ئەوەی بارستای هێندێکی گۆڕاوە و ناجێگیرە، بەڵکو پەیوەستە بە وزەشەوە کە لە داهاتوودا باس لەوەش دەکەین. لە ڕاستیدا تیۆرییە تایبەتییەکەی ئاینشتاین پێنج یاسای سەرەکی لەخۆ دەگرێت کە ئەمانەن، یاسای چوونەوەیەکی درێژی تەنەکان بە گۆڕانی خێراییەکان، یاسای کات، یاسای گۆڕانی بارستای بە گۆڕانی خێرای تەنەکان، یاسای کۆکردنەوەی خێراییە ڕێژەییەکان و یاسای پەیوەندی نێوان بارستایی ماددە وزە، بۆ هەریەک لەو یاسایانەش جگە لە یاسای یەکەم چەندین سەلماندن هەیە کە بەڵگەن لەسەر ڕاستی یاساکان. سێ سەلماندن بۆ ڕێژەیی بارستایی، لاپەڕە حەفتا و نۆ، سەلماندنی یەکەم، یەکەمین سەلماندن بۆ زیادبوونی بارستایی بە زیادبوونی خێرایی، لە ڕۆژەکانی یەکەمی لەدایکبوونی تیۆرییە ڕێژەیە تایبەتەکەی ئاینیشتاین هاتەدی، کاتێک زانا کۆخمان سەرگەرمی تاقیکردنەوەکانی بوو لەسەر مادە تیشکدەرەکان لە ساڵانی هەزار و نۆ سەد و چوار بۆ هەزار و نۆ سەد و شەش و زانا پوکراریش لە ساڵی هەزار و نۆ سەد و نۆ دا سەرگەرمی هەمان تاقیکردنەوە بوو. ئەوان کاریان لەسەر ئەو بابەتانە دەکرد کە وەک خۆیان بۆی دەچوون هیچ پەیوەندییان بە تیۆرییە ڕێژەیەیەکەی ئاینیشتاینەوە نییە، لەو کاتانەدا ئەوە زانرابوو کە مادەیەکی تیشکدەری وەک ڕادیۆم بەردەوام سێ جۆر تیشک دەردەکات کە بریتین لە تیشکەکانی ئەلفا و بێتا و گاما. ئەو دوو زانای پێشوو سەرگەرمی لێکۆڵینەوە بوون لەسەر تیشکی بێتا یان تەنۆلکەکانی بێتا. بارستایی تەنۆلکەکەیان دەپێوا و بڕی بارگەی ئەو تەنۆلکانەش هەژمار دەکرا. ئەو خێراییەی کە ئەوان بینیان دەتوانرا بەراورد بکرێت لەگەڵ خێرایی ڕووناکیدا. بۆیان دەرکەوت کە تا خێرای ئەو تەنۆلکانە زیاتر بێت، ئەوا بارستاییەکانیان زیاتر دەبێت. لەبەر ئەوە ئەوان لەبەردەم کۆمەڵێک لەو تەنۆلکانەدا بوون کە هەریەکەیان جۆرە بارستاییەکیان دەبوو. بۆیە ئەو دوو زانایە کەوتنە بەردەم دیاردەیەکی سەیر و بێ ڕاڤە. ئەویش ئەوەیە چۆن دەبێت ئەو تەنۆلکانە بارستاییەکانیان بەو جۆرە جیاواز بێت لە کاتێکدا کە هەموویان هەمان تەنۆلکەن؟ ئەو کاتەش فیزیای ناوکی لە سەرەتاکانی پەیدابوونیدا بوو. بەو پێیە دەبووایە هەموو تەنۆلکەکان هاوشێوە و چونیەک بوونایە. تاقە ڕاڤەیەک لە بەردەم کۆخمان و بوکرەردا ئەوە بوو کە دەبێت ئەو تانۆلکانە خێراییان جیاواز بێت بۆیە وا بارستاییەکانیان جیاواز دەبن و کامەیان خێرای زیاترە ئەوان بارستایی زیاتر دەبێت کاتێک یاسای دووەمی ئاینشتانیان جێبەجێ کرد بینیان کە هەموو ئەو تانۆلکانەی لە باری وەستاویاندا واتە خێراییە ڕێژەیەکانی نێوانیان سفر بێت بارستاییەکانیان وەک یەک دەبن واتە یەکسان دەبن کاتێک بۆیان دەرکەوت کە ئەو تەنۆلکانە هەمان بارگەی ئەلکترۆنیان هەڵگرتووە، بۆیان دەرکەوت کە تیشکی بێتای نادیار لێشاوێکە لە ئەلکترۆن کە لە مادە تیشکدەرەکانەوە دەردەچن بە خێراییەکی هێجگار گەورە. ئەوەش یەکەمین سەلماندن بوو بۆ یاسای دووەمی تیۆریە ڕێژەیە تایبەتیەکەی ئانیشتاین. سەلماندنی دووەم. ئەمەشیان بریتیە لە تیۆریەکەی زانا سەمەرفێڵد کە لە ساڵی هەزار و نۆ سەد و شانزە دا بڵاوی کردەوە. پێشتر تیۆرییەکەی بۆر وای دانابوو کە گەردیلە بریتییە لە ناوکێک کە بە دەوریدا ئەلکترۆنەکان دەسوڕێنەوە لەسەر خولگەی بازنەیی، بەڵام سەمەرفێڵد ڕوونی کردەوە کە ئەلکترۆنەکان لەسەر خولگەی شێوە هێلکەیی دەسوڕێنەوە بە دەوری ناوکدا نەک خولگەی بازنەیی. ناوکیش دەکەوێتە یەکێک لە تیشکۆکانی ئەو شێوە هێلکەییەی خولگەکانی ئەلکترۆن. هەروەک چۆن هەسارەکانی کۆمەڵەی خۆر دەسوڕێنەوە بە دەوری خۆردا، زانا کیپلەر لە ساڵی هەزار و نۆ سەد و شەش دا دەریخست کە هەسارەکانی دەوری خۆر خێراییەکانیان زیاد و کەم دەکات بەپێی دووری و نزیکی هەسارەکە لە خۆر و لە میانەی سوڕانەوەی بە دەوری خۆردا و جیاوازی نێوان کەمترین و زۆرترین خێرایی هەسارەکە کە زۆرتر دەبێت تا خولکەی زیاتر هێلکەیی بێت. بۆ نموونە خێرایی گۆی زەوی لە نێوان بیست و نۆ پۆینت شەش بۆ سێ و لە دایە چوار کیلۆمەتر لە چرکەیەکدا دەگۆڕێت چونکە خولگەی گۆی زەوی تەواو بازنەی نییە، هەرچەندە هێلکەی تەواویش نییە. لەبەر ئەوە خێرای هەسارەکە دەگۆڕێت لە خولگە هێلکەییەکاندا، وەک کیپلەر ڕوونی کردەوە، بۆیە دەبێت بەپێی یاسای دووەمی ئاینشتاین بارستاییەکانیشیان بگۆڕێت. هەروەها بارستایی ئەلیکترۆنیش بگۆڕێت و تا گۆڕان لە خێراییەکەیدا زیاتر بێت، گۆڕان لە بارستاییەکەیدا زیاتر دەبێت. بەڵام لەبەر ئەوەی کە خێرای هەسارەکان کەمن لەچاو خێرای ڕووناکی، بۆیە زۆر زەحمەت هەست بە جیاوازی بارستای هەسارەکان بکرێت لە خێرایە جیاوازەکاندا. بەڵام سەبارەت بە ئەلیکترۆن خێراییەکەی دەگاتە سفر و لە دایە یەکی خێرایی ڕووناکی، بۆیە دەکرێت کەس بکرێت بە جیاوازی بارستای ئەلیکترۆن لە خێراییە جیاوازەکاندا. زانا سەمەرفێڵد توانی بیسەلمێنێت لە ڕێگای ماتماتیکەوە کە گۆڕانی بارستای ئەلیکترۆن بەهۆی گۆڕانی خێراییەکەیەوە وا لە ئەلیکترۆن دەکات کە لە هەمان خولگەی هێلکەیی پێشوویدا دەسوڕێتەوە. لەسەر ئەو بنچینەیە ئەگەر توانرا ئەوە بسەلمێنرێت کە ئەلکترۆن لە جووڵە بە سوڕەکەیدا بە دەوری ناوک بەردەوام خولگە هێلکەییەکەی دەگۆڕێت، ئەو ئەلکترۆنە لەسەر یەک خولگە نامێنێتەوە. ئەوە مانای سەلماندنی یاسای دووەمی تیۆرییە ڕێژەیە تایبەتەکەی ئەینیشتاینە. بەڵام ئاخۆ سەلماندنی ئەوە لەبەردەم زاناکاندا کارێکی گران و نەکراو دەبێت؟ نەخێر، بە بەکارهێنانی ئاوێزەیەک و ئامێری شەبەنگ بین دەتوانرێت شەبەنگی ڕووناکی بەدەست بهێنرێت و ڕووناکی سپی شیتەڵ بکرێت بۆ حەوت ڕەنگەکەی کە بە شەبەنگی خۆر دەناسرێت و بریتین لە سوور و پرتەقاڵی و زەرد و سەوز و شین و نیلی و بنەوشەوی کاتێک لە میانەی شەبەنگ بینەوە سەیری ڕووناکیەک دەکەین جگە لەو ڕەنگانە گورزە هێڵی تاریکی درێژ دەبینین کە جیاوازن لە ڕووی شوێن و ئەستووریان بە پێی جۆری ئەو مادەی ڕووناکیەکەی پێدا گوزەر دەکات بەو هێڵانەش دەوترێت هێڵەکانی شەبەنگ. زانا سەمەرفێڵد توانی بە هەژمار کردن دەری بخات کە ئەو هێڵە شەبەنگیانە بە دوو جۆر دەبن یان بە شێوەی هێڵی تاک دەبن ئەگەر ئەلکترۆن لە یەک خولگەدا بسوڕێتەوە و بارستای گۆڕاو نەبێت یان هێڵەکان بە شێوەی جووت هێڵ درێژ دەبن ئەگەر ئەلکترۆن لە خولگەکەی گۆڕاو بوو ئەگەر ئەلکترۆن لە خولگەکەی گۆڕابوو بەهۆی گۆڕانی بارستاییەکەیەوە و ئەویش لە گۆڕانی خێراییەکەیەوە. زانا باشین لە ساڵی هەزار و نۆ سەد و شانزە دا توانی لەو جۆرە هێڵانە ببینێت کاتێک تاقیکردنەوەی لەسەر شەبەنگی هیلیۆم ئەنجام دەدا ئەمەش بە یەک مانگ پێش ئەوەی زانا سەمەرفێڵد تیۆریەکەی ڕابگەیەنێت ئیتر بەو جۆرەش توانرا سەلماندنی دووەم زیاد بکرێت بۆ یاسای دووەمی ئاینشتاین سەبارەت بە گۆڕانی بارستایی لە گۆڕانی خێرای تەنەکەوە. سێیەم سەلماندن، مەبەستی هەڵوەشاندنەوەی گەردیلە و لێکۆڵینەوە لێ پێکهاتەی ناوکی گەردیلە، ئامێری زەبەلاحی وا دروست کراوە کە کاری ئەوە دەکەن تەنۆلکەکانی ناو گەردیلە تاو دەدەن تا خێراییەکی وایان پێ بدەن کە نزیک بێتەوە لە خێرایی ڕووناکی تا ئامێرەکانیش گەورەتر بن خێرایی تەنۆلکەکانیش زیاتر دەبن و لەوەشەوە بارستای ئەو تەنۆلکانە زیاتر دەبن بەپێی یاسای دووەمی ئاینشتاین، لە سەرەتای ساڵی هەزار و نۆ سەد و پەنجا و دوو دا تاقیگەی نیشتیمانی لە برۆکهاڤن ڕایگەیاند کە توانیویەتی پڕۆتۆن واتە ناوکی هایدرۆجین تاو بدات تا خێراییەکەی بگاتە نزیکەی دوو سەد و هەشتا و سێ هەزار کیلۆمەتر بۆ چرکە واتە لە سەدا نەوەد و پێنجی خێرایی ڕووناکی. لە ئەنجامدا بارستای پڕۆتۆن زیادیکردووە بە سێ هێندە. لە مانگی حوزەیرانی ساڵی هەزار و نۆ سەد و پەنجا و دوو دا پەیمانگەی تەکنەلۆژی لە کالیفۆرنیا ڕایگەیاند کە توانیویەتی خێرای ئەلکترۆن بگەیەنێتە سفر و لە هەزار و نۆ سەد و نەوەد و نۆ ی خێرای ڕووناکی واتە خێرای ئەلکترۆن ببێتە دوو سەد و نەوەد و نۆ هەزار کیلۆمەتر بۆ چرکەیەک بەوەش بارستای ئەلکترۆن گەیوەتە نۆ سەد هێندەی بارستاییەکەی بەوەستاوی. یاسای پێنجەم، بارستایی و وزە، لاپەڕە هەشتا و پێنج. ئاینشتاین هەر بەوە نەوەستا کە بیسەلمێنێت بارستایی ڕێژەییە، بەڵکو زۆر لەوە زیاتریشی دۆزیەوە دەربارەی بارستایی. ئاینشتاین وتی، لەبەر ئەوەی بارستایی تەنێکی جووڵاو زیاد دەکات بە زیادبوونی خێراییەکەی واتە جووڵەکەی و لەبەر ئەوەی جووڵە جۆرێکە لە جۆرەکانی وزە واتە جووڵە وزە بۆیە زیادبوونی بارستایی تەنێکی جووڵاو واتە زیادبوونی وزەکەی بە مانایەکی دی بۆیە زیادبوونی بارستای تەنێکی جووڵاو واتە زیادبوونی وزەکەی. بە مانایەکی دی، وزە واتە بارستایی و بارستاییش واتە وزە، یان وزە و بارستایی دوو ڕووی یەک دراون. ئاینشتاین بارستایی دادەنێت بە بارێک لە بارەکانی وزە و بە پێچەوانەشەوە، ئەمەش بەپێی ئەم یاسایە، E یەکسانە بە، ئێم سی تواندوو کە، ی وزەیە بە جوول و ئێم بارستاییە بە کیلۆگرام و سیش خێرایی ڕووناکییە. ئەو هاوکێشەی سەرەوە گەورەترین پشکی بەرکەوت لە دروستکردنی بۆمبای ناوکیدا. چەمکی ئەو هاوکێشەیە ئەوەیە کە ئەو وزەی لە بارستایەکی دیاریکراوی هەر تەنێکدا دەکاتە بارستای تەنەکە کە ڕەتی دووجای خێرایی ڕووناکی. بۆ زیاتر ڕوونکردنەوەی ئەو هاوکێشەیە، ئەگەر یەک کیلۆگرام لە خەڵوز گۆڕرا بۆ وزە، ئەوا بڕی وزەی پەیدابوو دەکاتە نۆ زەربی دە توان شانزە جول، کە ئەو وزەیەش دەتوانرێت وزەی کارەبای وڵاتێکی وەک ئەمریکا بدات بۆ نزیکەی دوو مانگ بێ بڕان. جگە لەوە ئەو هاوکێشەی بۆمبای ناوکی، پەیوەندی نێوان بارستای یان ماددە و وزە، زۆر لە نهێنییەکانی فیزیای ناوکی وەدەردەخات. پێش تیۆری ڕێژەیی بە بۆچوونی زاناکان گەردوون لە دوو ڕەگەزی بنەڕەتی پێک دێت کە بریتییە لە مادە و وزە. یەکەمیان بێ جووڵەیە و بارستایی لە سیفەتە بنەڕەتەکانیەتی و دووەمیشیان کە وزەیە چالاکە و نەبینراوە و بارستایی نییە. بەڵام ئاینیشتاین هات و ڕایگەیاند کە مادە و وزە هاوتای یەکن و مادە وزەیەکی چڕبۆوەیە و وزەش هەر مادەیە و هەریەکەیان لە بارودۆخێکی دیاریکراودا بەو جۆرە دەبینرێت کە هەیە. هەر لەو هاوکێشەی پێشووە فێر دەبین کە چۆن خۆر و ئەستێرەکان وزە دەبەخشن بۆ ملیارەها ساڵ. هەرچی وزەی سەر زەوی هەیە ناتوانن ئەو وزە زۆرە لە خۆردا بەرهەم بهێنن کە بۆ ئەو ماوە زۆرەی تەمەنی خۆر بەردەوام بێت بۆیە دەبێت بگەڕێن بەدوای سەرچاوەی بنەڕەتی ئەو وزە زۆرەی خۆر هەیەتی. بەشێک لە زاناکان وا دادەنێن کە لەناو خۆردا سەرچاوەیەکی چشکدەری بێوێنە هەیە کە ئەو وزە زۆرە دەردەکات، بەشێکی دیکەیان وا دادەنێن کە لە ناو خۆردا ماددە هەیە کە لە ژێر کاری گەرمی زۆردا لە ناو دەچێت و لە ئەنجامدا ئەو وزە بێشوومارە دەردەپەڕێت. ئەم بۆچوونەی دوایی زیاتر باوەڕپێکراو بوو لە ناوەندە زانستییەکاندا هەتا پێش دۆزینەوەی بۆمبای هایدرۆجینیش. لە ڕاستیدا دوو کرداری ناوکی هەیە کە لە ئەنجامیانەوە وزە دەردەپەڕێت. یەکەمیان کەرتبوونی ناوکییە کە ناوکی توخمە قورسەکانی وەک یۆرانیۆم لە ڕێگای کارلێکی ناوکییەوە هەڵدەوەشێت و لە ئەنجامدا وزە دەردەپەڕێت. دووەمیشیان یەکبوونی ناوکییە، کە یەکگرتنی چەند ناوکێکی سووکە بۆ پێکهێنانی ناوکێکی قورستر هاوڕێ لەگەڵ وزەیەکی هێجگار بێشووماردا کە وێنەی نییە لە کردارەکانی دیکەی دەرپەڕاندنی وزەدا. بۆ نموونە ئەگەر چوار گەردیلەی هایدرۆجین لە ژێر کاری پەستان و گەرمی زۆردا یەکیان گرت، ئەوا گەردیلەیەکی هیلیۆم و وزەیەکی زۆر دەردەپەڕێت. خۆ گەردیلەی هیلیۆم لە چوار گەردیلەی هایدرۆجین پێک نەهاتووە، بەڵکو زۆر لەوە کەمترە. کەواتە ئەو جیاوازییەی چی لێ هاتووە؟ بێگومان هەمووی بووە بە وزەیەکی زۆر کە دەکرێت بۆ مەبەستی ئاشتی و خۆشگوزەرانی یان وێرانکاری بەکاربهێنرێت. هەمان ئەو کردارە لە خۆر و ئەستێرەکاندا ڕوو دەدات کە لە سەدا سی و پێنجی بارستایی خۆر هایدرۆجینە. ئیتر هەر بەهۆی ئەو پەیوەندیە سەرسوڕهێنەرەی نێوان مادە و وزە توانرا بە ئاسانی لە سیفەتی دووڕوویی ڕووناکی و شەپۆلە کارۆموگناتیسیەکان و تەنۆلکەیی و شەپۆلی ئەلکترۆن و فۆتۆن تێبگەین. بۆ یەکەم جاریش مرۆڤ لە شانزەی تەمموزی ساڵی هەزار و نۆ سەد و چل و پێنج دا توانی بڕێک لە مادە بگۆڕێت بۆ گەرمی و ڕووناکی و جوڵە کە وزەن، دژبەیەکی یان مەتەڵی کاتژمێرە دوانەکان، Twin Paradox، لاپەڕە هەشتا و نۆ. بابەتی دوانی کاتژمێرەکان لە بابەتە سەیر و ئاڵۆزەکانی تیۆری ڕێژەیی تایبەتی ئاینیشتاینە، هەروەک یاساکانی ئەو تیۆرییە کە پێشتر ئاماژەی پێکراوە. زۆربەی ئەوانە پاسادان کراون و ڕاستیەتیان دەرکەوتووە، بەڵام تا ئێسا پاسادانی ئەو دژبەیەکیەی دوانەکە نەکراوە و ئاینشتاین بەکاری هێناوە بۆ ڕوونکردنەوەی خاوبوونەوەی کات، بەڵام لە جیاتی ئەوەی کە ڕوونکردنەوە بێت زیاتر ئاڵۆزکردنی بابەتەکان بوو. بە پێی تیۆری ڕێژەی تایبەت، دژایەتی، یان بوترێت مەتەڵی دوانەکە ڕاست دەبێت، بەڵام ئەی بۆچی بە پارادۆکس، واتە دژبەیەتی کردنی یان مەتەڵ ناودەبرێت؟ دەبا بە نموونەیەکی سادە ئەوە ڕوونبکەینەوە. ئەگەر دوانەیەکە بن وەک ئاری و ئارا کە لە هەمان ڕۆژدا لە دایک بوون، ئاری بڕیار دەدات گەشت بکات بەرەو فەزا بە کەشتییەکی مەکۆکی کە خێراییەکەی لە سەدا نەوەدی خێرایی ڕووناکی بێت و ئاراش هەر لەسەر زەوی دەمێنێتەوە. بەپێی تیۆری ڕێژەی تایبەت، هەر تەنێک بە خێراییەکی گەورەی نزیک بە خێرای ڕووناکی بڕوات ئەوا کاتی لەسەر خاو دەبێتەوە. بۆیە کات لای ئارا کە لەسەر زەوی ماوەتەوە بە خێرایی دەڕوات و کات لای ئاری کە لەسەر پشتی کەشتیەکە دەڕوات بە گوێرەی ئارا زۆر بە هێواشی دەڕوات و دوات دەکەوێت کاتێک ئارا پێوانی دەکات. بۆ نمونە ئارا لەسەر زەوی ساڵی یەک جار جەژنی لە دایک بوونی بەڕێ دەکات بەڵام وەک ئەوەی ئارا چاودێری ئاری دەکات دەبینێت ئاری هەر پێنج ساڵ و جارێک ئەو جەژنەی لە دایک بوونەی بەڕێ دەکات بۆیە بەو پێیە تەمەنی ئارا پێنج ساڵ زیاد دەکات، لە هەمان کاتدا تەمەنی ئاری یەک ساڵ زیاد دەکات. دە با بزانین بۆچی ئا ئەو دژبەیەکییە ڕوو دەدات؟ لاپەڕە نەوەد و یەک. ئارا مەزەندەی دەکات کە خۆی بە تێکڕایی پێنج ساڵ گەورە دەبێت و ئاری بە تێکڕایی یەک ساڵ گەورە دەبێت، بەڵام بە پێچەوانەوە دەبینێتەوە، ئاری وا دەبینێت کە ئارا لە ماڵەکەی خۆیدا لەسەر گۆی زەوی و بە خێرایی لە سەدا نەوەی خێرای ڕووناکی، لە ئەم دوور دەکەوێتەوە، بەڵام ئەم واتە ئاری خۆی بە وەستاو و جێگیر دادەنێت لە ناو کەشتیەکەدا، بۆیە ئاری وا دەبینێت کە کاتژمێرەکەی ئارا دوا دەکەوێت و یەک جار بۆنەی جەژنی لەدایک بوونی بەسەردا دەڕوات بەڵام خۆی واتە ئاری پێنج جار ئەو بۆنەیە دەبینێتەوە لەسەر کەشتیەکەی. بۆچی وا دەبینێت؟ چونکە تەوەرەکانی پشت پێ بەستن لای هەردووکیان وەک یەکن و جیاوازی لە نێوانیاندا نییە تەنها لەوەدا نەبێت کە ئاری کاتێک بە خۆی دەزانێت دەجوڵێت کە پێش دەکاتەوە و ئاراستەی جوڵەکەی دەگۆڕێت لە کاتی گەڕانەوەی بۆ سەر زەوی و ساتی وەستانی لەسەر زەوی بەڵام ئارا لەسەر زەوییە و بە درێژایی گەشتەکەی ئاری هیچ گۆڕانێکی تیادا نابینرێت کە ئەوەش وا لە ئاری دەکات جیاواز بێت لە ئارا بۆ زیاتر ڕوونکردنەوەی ئەو بابەتە کاتێک ئاری بە کەشتییە مەکۆکییەکەی بەرەو فەزا دەڕوات، ئاراپش بە ڕوانگەیەکی گەردوونی دەبەستێت بۆ چاودێریکردنی کاتژمێری ناو کەشتییەکە. خۆ ئەگەر خێرایی کەشتییەکە زیاتر بوو لە خێرایی ڕووناکییەوە، ڕوانگەکە جووڵەی میلی چرکەژمێری کاتژمێرەکە بەهۆی شەپۆلێکی ڕادیۆییەوە وەردەگرێت، بە خێرایی ڕووناکی دەڕوات و خێرایی ڕووناکیش لە بۆشاییدا نەگۆڕە و پەیوەندی بە خێرایی کەشتییەکەوە نییە. بۆیە ڕوانگەکە تۆماری چرکەیەک دەکات لەناو کەشتییەکە کە درێژتر دەبێت لە چرکەیەکی سەر زەمینی. لەوانەیە هەر چرکەیەکی ناو کەشتیەکە بەرامبەر بێت بە یەک کاژێر واتە، سێ هەزار و شەش سەد چرکەی سەر زەوی، بە مانایەکی دی یەک چرکەی ناو کەشتیەکە بەرامبەر دەبێت بە یەک کاژێری سەر زەوی. هەمان دیاردە دووبارە دەبێتەوە لای ئاری و بە پێچەوانەوە. ڕوانگەی ناو کەشتیەکەوە تۆماری کاژمێرەکەی لای ئارا دەکات کە لەسەر زەویە یەک چرکە لای ئارا بەرامبەر بە سێ هەزار و شەش سەد چرکەی لای خۆی دەبێت، واتە کاتێک میلی چرکەژمێری کاژمێرەکەی لای ئاری کە لەناو کەشتیەکەدایە سێ هەزار و شەش سەد چرکە پێوانە دەکات، میلی چرکەژمێری کاژمێرەکەی لای ئارا کە لەسەر زەویە تەنها یەک چرکە دەخوێنێتەوە. ئیتر بەو جۆرە ئارا وای بۆ دەچێت کە کاتێک ئاری دەگەڕێتەوە بۆ سەر زەوی لە خۆی منداڵتر دەبێت، واتە ئارا وا دەزانێت خۆی پیرترە لە ئاری و ئاریش وا دەزانێت کە خۆی گەورەترە لە ئارا، واتە پیرترە. لە ڕاستیدا هەر یەکە لە ئارا و ئاری ڕاست دەکەن، چونکە پرسەکە پەیوەستە بە تەوەرەکانی پشتپێبەستن کە ئەویش بۆ خۆی ڕێژەییە.